کە ئیسلام هات ئاشتی و ئارامی گەڕایەوە بۆ مرۆڤایەتی سەرجەم وتاری ئەم جمعەیەشمان پشتیوان بە خوای تاک و تەنها و بێشەریک ئەو خوایەی کە ئەسەلامە یەکێک لە ناوە پیرۆزەکانی ئاشتی و هێمنی و ئارامیە هەر باسی ئاشتی و هێمنی دەکەین گەورەترین خۆشی و بەختەوەری بۆ مرۆڤ ئەوەیە لە دوای دین و ئیمان و ئیمان سەلامەتی و لەش ساغی ژیانێکی هێمن و پڕ لە سەلامەتی بەسەر ببە کوردەواری خۆمان وتویانە دوعا بکە و بڵێ یا ڕەبی خوایە نە لە کەس بترسم و نە کەس لێم بترسێ قەدر و نرخ و بەهای ژیانێکی هێمن و بێ موسیبەت و دوور لە بەڵا تەنها ئەو کەسانە دەیزانن بەڕێزان کە خوانەخواستە تووشی دوژمنایەتی بوون هەتا ڕۆژێک ئینسان لێی نەقەومێ و تووشی دوژمنایەتی و دووبەرەکی و ناڕەحەتی نەبێ قەدری ئەو کاتە نازانێ کە لە کەس نەترساوە هەتا ئەو شەوانەی کە بە چەکداری لە دەوری ماڵەکەتا خەڵک نەسووڕێتەوە قەدری ئەو کاتە نازانی کە چەک لە ماڵت دانەبووە و بەبێ پشتێن لە ماڵەوە چوویتە دەرەوە. بەڕاستی هێمنی و سەلامەتی و ئاسایش بۆ تاک، بۆ خێزان، بۆ حکومەت و وڵات و میللەت بەرەکەتی خوای پەروەردگارە بەسەر مرۆڤایەتیەوە. ئیسلام ڕەمزی ئاشتیە. ئیسلام بەداخەوە زوڵمی لێدەکرێ لەلایەن نەیارەکان و نەناسیاوەکانیەوە. دوژمنانی بە عەمدی و ئەوانەش نایناسن تۆمەتی ئەوەی بۆ هەڵدەبەستن گوایە ئیسلام ئاینێکی توندوتیژە گوایە ئیسلام هانی توندوتیژی و کوشتن و بڕین دەدا بۆیە پێم خۆشە لەگەڵ جەنابتان و لە خزمەت مسوڵماناندا بەرچاوڕوون بین دینی ئێمە بەڕێزان دوو سەرچاوەی هەیە دینی ئێمە سەرچاوەکەی قورئان و سنەتی پێغەمبەرە صلی الله علیه وسلم غیری ئەوە ڕەفتاری هیچ کەسێک، کرداری هیچ کەسێک، قەولی هیچ عالمێک ماڵ نییە بەسەر ئیسلامەوە. ئەوەی قورئان فەرمووی، ئەوەی سوننەتی پێغەمبەر صلی اللە علیه وسلم فەرمووی ئەوە ئیسلامە. ئەوە ئیسلامیش لێی بەرپرسیارە و خەڵک دەتوانێ لەو دیدەوە بۆی بڕوانێ. ئیسلامی ئێمە تەماشاکە خوای خالقی ئێمە کەسێ ڕزقی سوارە بەڕێزەکەم پەنا بۆ دوعا و نوشتە مەبە بڵێ یا ڕەزاق ئەی ئەو پەروەردگارەی کە یەکێ لە ناوەکانت ڕۆزی دەرە ڕۆزی منیش ببەخشی و ڕزقم فراوان کەی لە دەستەنگی ڕزگارم کەی ئەی ئەو کەسەی کە لە حاڵەتێکی نائەمینیدای لە خۆت دەترسی ژیانت خەریکە خوا نەخواستە تووشی دوژمنایەتی بێ بە هەر مەسەلەیەکەوە هەموو کات بڵێ یا سەلام یا سەلام ئەی ئەو خوایەی کە ناوت ئاشتی و سەلامەتییە لەم بەڵایە بمپارێزە فادعوه بها بە ناوەکان لە خوا وەپاڕێ ئەوە قورئان وا دەفەرمێ یەکێ لە ناوە بەرزەکانی ئەڵڵا سبحانە وتعالی السلامە ئاشتی و هێمنی و ئارامی خۆشەویستمان صلی اللە علیه وسلم فەرمووی السلام اسم من اسماء الله تعالی وضعه الله في الارض فافشوه بینکم السلام یەکێکە لە ناوەکانی خوای گەورە باراندویەتی بەسەر خەڵکی سەر زەوی و زەویدا ئێوەش لەناو خۆتاندا سەلام و ئاشتی بڵاو بکەنەوە بەڵێ خوای گەورە بە ئەسەلامی خۆی جسمی ئەم ئینسانەی سەلامەت کردووە سەلامەتی لە کاتێکە کە تۆ لە ڕەحەمی دایکتا پارچە گۆشتێکی هێستا نەبووی بە شکڵی ئینسان ئا لەو کاتەدا حەز دەکەم ئاماژە بە یەک حاڵەت بکەم کە لە شەوانی ڕەمەزاندا باسم کرد بەڵام زۆر یان خۆشەویست و ئیماندارانە یان ئەو کەسانەی کەوا سودمەند دەبن لەم کاسێت و سیدیانە ڕەنبێ گوێیان لەوە نەبوو بێ لە کۆتایی دوو هەزار و یانزە دا حەقیقەتێکی عیلمی و زانستی بۆ خەڵکی دەرکەوت، بۆ زانایان و لەوانیشەوە بۆ هەموومان. ئەو زانایانەی بواری پزیشکی پێیان ڕاگەیاندین خەڵکینە قەت ڕەخنە لە کاری خوا مەگرە، خوا السلامە بەردەوام مرۆڤەکان بۆ ئاشتی هاندەدا. کاتێک تۆ سەلامەت دەکا کە پە هیچ دەسەڵاتێکن نیە نینۆکن نیە دەست و قاچن نیە چاو و بژۆڵ و برۆن نیە یەک پارچە گۆشتی لە ڕەحەمی دایکتا خەریکە دەبی بەو مرۆڤەی ئێستا شکڵت لێ دەڕوێ حەز دەکەی ئێمە هەموو لە ئافرەتین ئافرەت دایکمانە خوشکمانە کچمانە هاوسەری حەڵاڵی ژیانمانە ئەمە عیب نییە باس بکرێ ئافرەت لەو حاڵەتەدا پێی دەڵێن بێزوو دەبینێ. هەموومان بیستوومانە و دەزانین ئافرەت تووشی بێزوو دەبێ. هێڵنج دەدا، دەڕشێتەوە بە بۆن قەڵسا، لە هەموو وەڕزە لە ژیانی خۆی خەریکە ناوسکی دێتە دەرەوە. یەکێک بڵێ پەروەردگارا باشە ئەم ئافرەتە داماوە بەسەر ئەم حەملەوە بۆچی ئاوای لێ دێ؟ زانایان ئێستا دۆزیانەوە دەڵێن لەو کاتەدا کە ئینسان خۆراک دەخوا و ئافرەت ئافرەتی حامیلە خۆراک دەخوا هەموو خۆراکێک بەتایبەت میوەها زۆربەی توێکڵەکەی مادەیەکی زەهری پێوەیە خوا پێی بەخشیوە بۆ ئەوەی لە میکرۆبات بیپارێزێ هەموو بۆڵە ترێیەک هەنجیرێک حەز میوەیەک حتا فاسۆلیایەک بە توێکڵە وشکەکەشیەوە مادەیەکی زەهری خوای گەورە بۆ باراندووە ئەوە نەبێ یەک بۆڵە ترێیەکت لەم سەر زەویە بە هۆی حەشەرات و مێشوولەوە دەست نەدەکەوت هەمووی مێش دەیخوارد کەچی سەیرەکەی ئەو شیرینە ناخورێ ئەو حەشەراتە لێی نزیک دەبێتەوە ئەو زەهرە وای لێ دەکات لێی دوور دەکەوێتەوە بەڵام دایکەکە جاری وایە میوەکە ناشواتەوە جاری وایە لەگەڵ ئاوەکە زەهرەکە تێکەڵاوەتەوە دەیخوا ئەم مرۆڤە گەورە ناکوژێ ئەم زەهرە بەڵام ئەم زەهرە، ئەم مناڵە لە ناو ڕەحمی دایکا هێند ناسکە، یەک زەڕە لەو زەرەرەی بەربکەوێ، لەو تۆزە زەهرەی کە بەو میوە و خواردنەوەیە، ئەم مناڵە نابینا دەبێ، ئەم مناڵە شەلەل دەماغ لێ دە، ئەم مناڵە مناڵێکی نوقسان دەبێ. هەر وەختێک دایک ئەو خۆراکانەی خوارد، یەکسەر ئەم دایکە لە ڕێی بێزووەوە فڕێ ئەداتە دەرەوە. ناهێڵێ بگاتە مناڵەکە ئا ئەوەیە بێزووی دایک کە ئەو بێزووە دەبینێ هەموو ئەو ئیفرازات و ژەهرانە فڕێ دەداتە دەرەوە لە ڕێی هێڵنجێک و ڕشانەوەیەکەوە بۆ ئەوەی ئەم مناڵە بێتوانایە لەناو ڕەحمی دایکە سەلامەت بێ بۆیە ئەو دایکانەی کە زۆرترین بێزوو ناڕەحەتی دەبینن مناڵەکانیان زۆر سەلامەت دەبن ئەو دایکەی کە هیچ بێزوو نابینێ یان کەم دەیبینێ بە فەزلی خوا نەبێ مەترسی لەسەر کۆرپەکەی دروست دەبێ لەبەرەوە بەڕێزان خوای گەورەی ئێمە السلامە، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی ئێوەش ئاشتی لەسەر زەویدا بڵاوبکەنەوە، ئێوەش خوێنی یەکتر مەڕێژن، ئێوەش خزمەتی یەکتر بکەن لە بواری پزیشکیدا، ئێوەش خۆراکی پاک پێشکەش بە یەکتر کەن. ئیسلامی ئێمە دینی سەلامە، شیعاری موسڵمان چییە؟ السلام علیکم. ئەم دروشمە جوانە جا ئەمەش سەلامی عەرەب نیە بەداخەوەم کۆمەڵە خەڵک هەیە دەڵێ ئەوە سەلامی عەرەبانە ئەی بۆ کابرایەکی ئەمریکیش بە السلام علیکم سەلام دەکا بەریتانیەکیش هەروا ئەوە شیعاری موسڵمانە نەک هی عەرەب چونکە بەڕێزان عەرەب پێش ئیسلام السلام علیکی نەیەزانی ئەم السلام علیکم خوا لە قورآنە دەفەرمووی فإذا دخلتم بيوتا فسلموا على أنفسكم تحية من عند الله مباركة طيبة کاتێک کە چوونە ماڵی خۆتانەوە یان چوونە ماڵی غەیری خۆتانەوە کەسی لێبوو یان لێ نەبوو سەلام بکە سبحان الله زۆر خەڵک لەوە بێ ئاگایە چوویە ماڵی خۆت بەس بۆ خۆتی لێبووی مەدخەلەکەت کردەوە کەسی لێ نییە لەو ژوورەی خۆتا بڵێ السلام علیکم و رحمت الله سلام بکە با کەسیشی لێ نەبێ پێغەمبەری خوا صلی الله فەرمووی باشتر لە مرۆڤ جوابت دەداتەوە کە فریشتەیە ئەو ماڵەی تۆ فریشتەکانی تێدان و وڵامت دەداتەوە مبارکتن، ئەم سەلامە بەرەکەتی خوا بەسەر ئەو ماڵ و ئەو شوێنە دادەڕێژێ، طیبتن، دڵفراوانی، ئاسوودەیی، خۆشی دەبەخشێ، بۆیە ئەنەسی کوڕی مالیک دەفەرموێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم پێی وتم، یا بنیە، ڕۆڵە گیان، برازاکەم، اذا دخلت علی اهلک فسلم، هەر وەختێ چوویەوە بۆ لای ماڵ و منداڵی خۆت، بۆ ماڵی خۆت سەلام بکە لە ئەهلەکەت، یکن برکتن علیک وعلی اهل بیتک، ئەو سەلامە دەبێتە خێر و بەرەکەت بۆ تۆش و بۆ ماڵ و عایلەشت زۆر پیاومان هەیە ڕۆژی چەند جار بچێتەوە ماڵەوە سەلام ناکا ئەگەر دە جاریش چوویەوە ماڵەوە هەموو جار سەلام لە ماڵ و منداڵەکەت بکە با ئەوانیش فێر بن ئەو سەلامە فەرموودەی ڕەسوول اللە صلی الله علیه وسلم بەرەکەتی خوا دەخاتە ماڵەکەوە ڕەحمەت و میهرەبانی و ئاشتیش لەو ماڵەدا بەرقەرار دەبێ وەڵاهی دەڵێم لەو کاتەوە کە شیعاری موسڵمان لە السلام علیکمەوە بوو بە بەیانیت باش و ئەم کاتت باش و شەوت باش خۆ من ناڵێم ئەم مستەلەحانە خراپن لە پێش شەڵێ السلام علیکم مامۆستا دەچێتە پۆلەوە تەلەبەیەک دەچێتە پۆلەوە السلام علیکم بەڕێزان بەیانیتان باش السلام علیکم بەڕێزەکەم ئەم کاتت باش شەوێکی باش ئەمە خراپ نییە المسلم مسوڵمان سەیری ناوی مسوڵمان کە چەند جوارە لە سەلامەتیەوە هاتووە المسلم من کەسێکە ژنێک پیاوێک گەنجێک پیرێک کوڕێک کچێک ئەمە ناسنامەی مسوڵمانەتیە سەیری خۆت کە ئەگەر ئەمە تیابوو مسوڵمانی بە حەقی من سەلیمە المسلمونە من لسانه ويده هەموو موسڵمانان بە تێکڕا لە دوو شتت ئەمین بن، لە دەستت، لە زبانت، من لسانه لە پێشەوە لە زمانت، غەیبەتی نەکەی، جاسووسی بە سەرەوە نەکەی، بوختانی بۆ هەڵنەبەستی و حەیای نەبەی بە ناڕەوا و بە ناحەق، فیتنەیی بۆ بەرپا نەکەی بە هۆی زمانتەوە، ئەبێ موسڵمانان لە زمانت ئەمین بن، وەیەدیه، دزی لێ نەکەی، قفڵی ماڵی نەشکێنی، نەیکوژی، تەقەی لێ نەکەی، ئەمجا لەسەری نەنووسی ڕاپۆرتی ناڕاستی لەسەر نەدەی بە دەزگا ئەمنیەکان و بیخەیە کونجی زیندانەوە بەوەی قەڵەمی تۆوە ئابڕوو و شەرەف و کەرامەتی لەسەر تۆڕی فەیسبووک و ئەنتەرنێتا نەبەی ئەمە هەموو بە دەستی تۆ دەکرێ ئەبێ مسوڵمانان سەرجەم لە دەستی تۆ و لە زمانی تۆ ئەمین بن ئەمجا تۆ مسوڵمانی بە حەقی نەک بڵێ ئەسەلام عەلەیکم بە قسە کە چوێ ئەو دیوە غەیبەتی بکەی سەلامەکە وەعد و بەڵێنە جومعەی ڕابردووش وتم کە سەلامی نوێژت دایە وەڵێ خەڵکینە وەعد بێ لێم ئەمین بن وەڵڵاهی دەبێ ئەو وەعدت ڕاستەقینە بێ لە دەرەوەی مزگەوت کە دەستت کردەوە بە ئابڕووبردنی خەڵک پەنا بەخوا بە دەستبڕینی خەڵک و فێڵ لە خەڵک و غەش لە خەڵک سەلامی نوێژەکەت قبوڵ نەبووە ئینا تۆ وەعدت دا وەعدت دا خەڵکینە لێم ئەمین بن وەڵڵاهی زەرەتان لێ نادەم برایانی بەڕێزم خوشکانی موسڵمانی ئەهلی مزگەوت ئیسلام ئاشتی ئا ئیسلام کە ئاشتی و هێمنی بۆ ئێمە باس کردووە بە خەڵاتی خوای دەزانێ خوای پەروەردگار لە قورئانە لە جەنگی ئەحزابمان بۆ باس دەکا کە مشرکینی مەکە گاور و جوولەکە منافقەکانی ناو شاری مەدینە یەک دەست کۆبوونەوە کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە یەک جەنگا لەناوبەرن لە هەر چواردەورەی مەدینەوە لە سەر و لە خوارەوە هێرشیان بۆ هێنان منافقەکان لە ناو شارا کەوتبوونە خۆیان جوولەکەکانیش لایەکیان لێگربوون قورئان دەفەرمێ مسلمانان وایان لێ هاتبوو ڕوح گەیشت بۆ سکونە لووتیان ئەوەندە وەختەکە مەترسیدار بوو ساڵەکە نەبوونی و نەداری و بێ ئاوی بوو مسلمانان محاصرە کرابوون جەنگێک بوو نان لێش خۆراک و ئاویشیان پێ بگا ئا لەم کاتەدا خوا دەفەرمێ وکفی الله المؤمنین القتال بە منەت بەسەر مسوڵمانان باسی دەکا یادی ئەو کاتە بکەنەوە مسوڵمانان کە ئێوە لەو ناڕەحەتیەدا بوون خوا ڕەشەبای بۆ ئەهلی کوفر نارد لەناو خۆیاندا دڵیان لە یەک کرمێ بوو ئەو دەیگوت تۆ من بە هیلاک دەبەی ئەو دەیگوت تۆ من بە هیلاک دەبەی لە یەک بوون بە دوژمن هەر یەکە بەلایەکە ڕای کرد یەک مسوڵمان تیر و کەوانێکی شینە تەقاند و دڵۆپێ خوێن لە کەس نەهات خوا دەفەرمێ، خوا ئەو خوایە بۆ خۆی ئێوەی لە شەڕ پاراست. پاراستن لە شەڕ خەڵاتی خوایە کە لە شەڕ بەدوور بووی. ئەمجا هەر سەیری قورئان کەن، سەیری ئەم قورئانە چەند عەشقی شەیدای ئاشتییە. لە سوڵحی حودەیبییەدا موسڵمانان نزیکی دە هەزار کەس پەیمانی مردنیان لەگەڵ پێغەمبەری خوا بەست. کە وتیان ئیمامی عوسمان شەهید کرا وەفدی پێغەمبەرە پێغەمبەر فەرمووی دەستتان بێنن دەست بخەنە ناو دەستمەوە وەعد و بەڵێن بدەن حەتا نەکوژرێن نەگەڕێنەوە سبحان الله لەو کاتەدا کافرەکان وتیان با ڕێککەوین پێغەمبەر صلی الله فەرمووی زۆر باشە مادام عوسمانیش نەکوژراوە نوێنەرەکەمان و خوێن نەڕژاوە ئێمە ئەم ساڵ عەمرە ناکەین و دەگەڕێینەوە خوا دەفەرمێ وهو الذی کف ئەیدیهم عنکم و ئەیدیکم عنهم خوا ئەو خوایە دەستی ئێوەی لە خوێن دەستی کافرانی لە خوێنی ئێوە پاراست و دەستی ئێوەشی لە ڕژانی خوێنی کافران پاراست سبحان الله سەیری قورئان کە ئینسانی مسلمان ڕەنبێ وا تێبگا بڵێ خۆزگە کافرێکم کوشتایە خوا دەفەرمێ خەڵاتی خوا بوو بەسەرتانەوە نە کافر خوێنی ئێوەی ڕشت نە ئێوە خوێنی کافرتان ڕشت ئەمە بە سیلم، بە ئاشتی و بە مۆرکردنی بەیاننامەیەک کۆتایی پێ هات. ئەمە بەهرەی خوایە بەسەر موسڵمانانەوە. لا تتمنوا لقاء العدو لە صحیح بوخاری و موسلیما هاتووە، پێغەمبەر دەفەرمێ قەت مەڵێ خۆزگە لەگەڵ فڵان کەس بەرەوڕوو دەبوومەوە. ئەگەر دەمەقاڵێکت لەگەڵ بنەماڵەیەک، لەگەڵ کەسێ بۆ دروست بوو، مەڵێ خۆزگە بەرەوڕووی دەبوومەوە، ئەمجا ئەزانی چی پێ دەکەم، چۆن چڵ و شیتاڵی لەبەر دەکەمەوە، چۆن خوێنی دەڕێژم. وسلوا الله العافیە. کە توشی موسیبەت بووی ئەم دەرسە با وەرگرین ئەگە ئەر ئەمەندەمان بەسە لەم وتارەدا ئەگەر توشی ناڕەحەتیەک بووی دەمەبۆڵەیەک ئەولادێکت خزمێکت کەسێکت قەومێکت توشی دەمەبۆڵەیەک بوو لەگەڵ کەسێکا خوا ڕەحمی کرد کەسی تیا نەکوژرا و کەس تیا بریندار نەبوو بە دوو سێ قسە کۆتایی پێهات و لێک بوونەوە هەوڵ مەدە هەڵی باگای سێنیەوە مەڵێ خۆزگە دەستم بیگەیشتایە خۆزگە من لەوێ بوومایە نەمدەهێشاوایان لێ بەسەرەوە بچێ پێغەمبەر فەرمووی قەت ئەوە مەخوازە قەت مەڵێ خۆزگە تووشی دوژمنایەتی و شەڕ بم لەگەڵ ماڵی فڵان کەسا لەگەڵ عەشیرەتی فڵان کەسا بەڵکو بڵێ خوایە ساغ و سەلامەتم کەی و لە شەڕ بەدوورم کەی ئەگەر خوا نەخواستە دەمەقاڵێ قسەیەک کەوتە بەینی تۆ و کەسێکەوە بە ئاشتی لە یەک بوونەوان و دوو موسڵمان قسەی خێریان تیا کرد کە هاتیەوە ماڵەوە سوزەی شکر بەرە بڵێ یا ڕەبی خوا حەمد و سەنا بۆ تۆ بەبێ خوێن ڕشتن من لەم بەڵایە ڕزگارم بوو ئەمە شیعاری موسڵمانە کوا ئیسلام توندڕەوە کوا ئیسلام حەزی لە شەڕە وەڵڵاهی بە پێچەوانەوە ئەو پەڕی خۆپارێزە لە شەڕ پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی اقبح الاسماء حرب و مرە ناخۆشترین ناو بێزراوترین ناو دوو ناوە لای خوا لای پێغەمبەری خوا و لای مسلمانان یەکەم ناوی حەڕب شەڕ جا بە کوردی بێ بە عەرەبی بێ بە فارسی بێ هەر شتێ ناوی شەڕی لێ بێ بە کوردی جەنگی هەڵۆ ئەمانە کە بۆنی خوێنیان لێ دێ ئەمجا دووەمیان موڕە مۆن تاڵ کابرا ناوی محەمەدە بەداخەوە ئەم کوردەواری خۆمان پێڵان حەمە تاڵ دەی پێغمە فەم وەڵای ئەمە ناوێکی ناشەرعیە تاڵ ناوێکی ناشەرعیە غەمگین ئەوانەی مۆن تۆڵە ئەم ناوانە لە کوردەواریا دەبیستم وەڵی ئەمە ناوی ناشەرعی بۆ مناڵەکە دیدامەنێ خوا ئەم ناوانەی پێ ناخۆشە بۆ بۆنی شەڕ و باروت و خوێن و تۆڵەکردنەوە و جەنگاندن و غەمگینی و موسیبەتی لێ دێ پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە شوێنێکا لە سەفرە و گەڕانێکا بوو حشترێک شیری تێدا بوو بەچکەی هەبوو شیردەر بوو خۆشەویست فەرمووی کێ ئەم حشترەمان بۆ دەدۆشێ زۆر باش لە حشتر دۆشین دەزانێ ئەو زەمەنە ئافرەت حشتریان نەدۆشیوە پیاو دەیان دۆشی کابرایەک وتی، ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم من دەیدۆشم، فەرمووی ناوت چییە؟ وتی، قوربان ناوم مڕڕەیە، ناوم تۆڵەیە، ناوم توڕەیە. لە ناو عەرەبا ئەمە شانازی بوو پێش ئیسلام، کەسێ تۆڵەستێن بێ. پێغەمبەر فەرمووی دانیشە تۆ دەست بۆگوانی ئەو حەیوانە پاکە و ئەو شیرە پاکە مەبە، لەبەرئەوەی ناوت بۆنی سامناکی لێ دێ. کەسێکی تر هەستا وتی من، فەرمووی تۆ ناوت چییە؟ وتی ناوم حەڕبە، ناوم جەنگ و هەرا و شەڕە. حەتا ئەوەندە حەربیان پێ خۆش بوو ئەو عەرەبانەی پێش ئیسلام کوڕەکانیان ناو دەنا حەرب ئەبو سوفیانی کوڕی حەرب یعنی دەیان ناو لە پێش ئیسلاما بۆ دێنمەوە بە ناوی جەنگەوە جەنگیەوە پێوان فەرمووی خوا تۆش دانیشە ئێمە لە شەڕ بێزارین کەسێ ناوی شەڕی لەسەر بێ دەست بۆ ئەم حەیوانەش نەبا ئەم شیرە خوا بە پاکی خەڵقاندوێتی شیر ڕەمزی ئاشتی و سەلامەتیە پیاوێش کە هەستا پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی تۆ ناوت چییە وتی ناوم یەعیشە ئەم ناوە بۆ ژنان یعنی ژیان بۆ پیاوان یعنی ئەژی ئێستا مناڵێک ناوی ئەژی بێ ناوێکی شەرعیە کە پێغەمبەر زۆری پێخۆش بوو یە ئەژی ژیان ژیانەوە پیاوە فەرمووی دەتخوا تۆ هەستە بیدۆشە چونکە تۆ مایەی هێمنی و ئاشتی و ژیانت پێیە با دەستی تۆ بەگوانی حشترەکە بکەوێ ناوی نابو قبیحە پێغەمبەر فەری فەرمووی فەرمووی تخوا حەیف نیە ئەم کچە جوانە باشە ڕێک و پێکە کیژۆڵە ناوی قبیحە بێ فەرمووی ناوت جەمیلەیە بە کوردی خۆمان یعنی جوانە جوانەش ناوێکی شەرعیە لە جەمیلەی عەرەبیەوە وەرگیراوە بەڵێ ئەو ناوانەی گۆڕین بە ڕەمزی هێمنی و ئاشتی و سەلامەتی خۆشەویستانم ئیسلام کە هات سێ سەرچاوەی شەڕی لەناوبەر سێشت هەبوون ئێستاش و تا قیامەتیش ڕەمزن بۆ شەڕ ئەم سێ ڕەگەی بڕی ئیسلام ئەم سێ بتەی شکاند بە نەمانی ئەمانە ئاشتی بڵاو بۆوە ڕەمزی یەکەم بنچینە و ڕەگی یەکەم بۆ شەڕ خۆشەویستان کوشتن بوو لەسەر جیاوازی ئاین خەڵک یەکتری دەکوشت جوولەکە و مەسیحی بە درێژایی مێژووی مرۆڤایەتی پێش ئیسلام کارێکیان بە یەک کردووە مێژوو هەڵی ناگرێت لە نووسینەوەدا چۆن یەکتریان کوشتووە ئەگەر قەناعەتی نەکرد لە قیامەتا خوا بۆ خۆی جەهەنەم و بەهەشتی هەیە، بەهەشت بۆ خواناسان، جەهەنەم بۆ ئەو کەسانەی کە بێدینن و دینی خوایان قبوڵ نییە، ئەوە مافی خوایە مافی من و تۆ نییە. تەماشای قسەی بەرجەی شەیخولئیسلام ئیبن تەیمیە کە ڕەحمەتی خوای لێ بێت لە السیاسە الشەرعیەدا لە لاپەڕەی سەد و سی و دوو دا دەفەرمێ کافر لە شەڕ و لە غەزای کافر و موسڵماناندا لەسەر کافریەتەکەی ناکوژرێ خەڵکینە لەسەر شەڕ و هەلای لەگەڵ موسڵمانان دەکوژرێ یعنی کافرێک کە لە غەزادا دەکوژرێ لەسەر ئەوە نەکوژراوە کە لەبەرەوەی کافر بووە ئێمە زۆر جار بە هەڵە حاڵی بووین دەڵێن بۆیە کوشتیان چونکە کافر بوون نا بە پێچەوانەوە ئەوانە هاتبوون پەلاماری ئەهلی ئیسلام دەن پێغەمبەری خوا صلی الله علیه و سلم زۆر دەگمەن ڕێکەوتووە یان لەشکری فتوحاتی ئیسلامی هەڵیان کوتاوێتە سەر خەڵک هەر ئەوان هەڵیان کوتاوەتە سەر ئەمان بەرگریان کردووە ئەمان پارێزگاریان لە دینەکە و لە بیروباوەڕ و خەڵکە بێتاوانەکە کردووە ئەینا لەسەر کافربوون یەک کەس نەکوژراوە بە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم کە لێیان پرسی ئەی الاسلام خیرون چ مسلمانێک لە هەموو مسلمانێک باشترە خۆشەویست فەرمووی دوو نیشانەی هەیە، تطعم الطعام، خۆراک دەبەخشێ، و تقری السلام، ئاشتی دەچەسپێنێ و بڵاو دەکاتەوە، علی من عرفت، لەسەر ئەو کەسەی دەیناسی. ئەم حەدیسە من زۆر جارم گوێ لە عولەمایانی ئیسلام بووە لەگەڵ حورمەت و ڕێزمدا ئێمە فەقێ و تەلەبەی ئەوانین من ئەم لێکدانەوەم بەلاوە هەڵەیە کە مامۆستا بەڕێزەکان وتویانە سەلام لە هەر کەسێ بکە دەیناسی و نایناسی ئەم حەدیسە وا نییە علی من عرفت، سەلام لەو کەسە بکە، ئاشتی بەسەر ئەو کەسەیا بالێنە، یەعنی مەبەست ئەوە نیە دەستێکی بۆ بەرزکەی هۆڕنێکی سەیارەی بۆ لێدەی، با لە شەڕ و خراپەت ئەمین بی ئەو کەسەی دەیناسی، دەیناسی موسڵمانە، ئەهلی مزگەوتە، هاوزمانتە، خەڵکی شار و شارۆچکە و دێیەکە و گوندەکە و وڵاتەکەی تۆیە، ئەوە واجبە، واجبە لە شەڕت ئەمین بێ، سەلامی خۆتی بەسەرا بالێنە، و علی من لم تعرف، ئەوەی نایناسی، کابرایەک دەبینی نازانی موسڵمانە یان نا، نازانی کوردە یان عەرەبە یان فڵانە نازانی یەزیدیە یان کاکەیە شەیتان دەپەرستێ یان خوا دەپەرستێ نازانی خەڵکی ئەمریکایە یان عێراقە یان کوردستانە یان میسرە ئەمە نازانی عەلا من لەم تەعریف هیچی لەبارەوە نازانی بەس ئەوەندە دەزانی ئینسانە بەس ئینسانێکە ئەبێ هێمنی و ئاشتی تۆ بەسەر ئەویش بێ ئەبێ هێمنی و ئاشتی تۆ بەسەر ئەویشا بڕژێ بەڕێزان ئەمە دینی ئێمەیە ئەی کەسەکە دڵنیابە مادام من موسڵمانم تۆ لە شەڕم ئەمینی من وەعد و بەڵێنم داوە بە موسڵمانیەتەکەم علی من لم تعرف ئەوە باشترینی موسڵمانە پێغەمبەر نەیفەرموو بزانە ئەگەر موسڵمان بوو ڕێزی لێ بگرە ئەگەر موسڵمان نەبوو ملی بپەڕێنە والله حەدیسی پێ سەسم لەو بارەوە یەک دانەش نەهاتووە سەلام و ئاشتی بالێنە بەسەر هەموو کەسا زەرەدت بۆ کەس نەبێ بیناسی یان نەیناسی نەیزانی دینی بەزهەبی زمانی نەتەوەی جوغرافیای ئیللا سەلامی خۆتی بە سەراب بارێنە. خۆشەویستان با بچینە خزمەت پێغەمبەر صلی اللە علیە و سلم بزانین پێغەمبەری ئێمە صلی اللە علیە و سلم کاتێک کە مسلمانان لەگەڵ ئەهلی کافرا هەبوون ئایا ئەوەی کە مسلمان نەبووە فەرموویەتی بیکوژن غەزایە لە ناوی بەرن بە یەکەوە ژیانمان قبوڵ نییە نە بە پێچەوانەوە لە حەدیسی صحیحە هاتووە دەفەرمێ وەفدی نەجران گاور بوون بۆ گفتوگۆ هاتنە خزمەت پێغەمبەر صلی اللە علیە و سلم لەناو مزگەوتی حەرەمی پێغەمبەرە المسجد النبوی کە جەنابتان ئەوەی حاجی و عەمرەکار بووە چواتە ئەو شوێنە پیرۆزە کە مزگەوتی پێغەمبەر صلی اللە علیە و سلم کە پارچەیەکە لە بەهەشتی خوا لەسەر زەویدا لەناو مزگەوتی پێغەمبەرە گاور هات گاور بەراز دەخوا عەرەق دەخوا هەر لە زۆر گوناه سڵ ناکاتەوە نعوذ باللە ئەو گاورانە دەیانگوت عیسا وەکو خوا خوایە کوڕی خوایە کەچی لە ناو مزگەوتی پێغەمبەرا دانیشت پێغەمبەر نەیفەرموو دی بیانکەنە دەرەوە ئەم شوێنە پاکە شوێنی پیسی وەکو ئێوە نیە نا ڕێزی گرتن وەختی نوێژیان هات وتیان ئێمە پشت لە قیبلە و کەعبەی تۆ دەکەین ئەی محەممەد بەرەو ڕۆژهەڵات نوێژ دەکەین پێغەمبەر فەرمووی لێیان گەڕێن سەحابەکان وتیان نابێت لە ناو مزگەوتی پێغەمبەرا بە غەیری دینی ئیسلام نوێژ بکرێ فەرمووی وازیان لێ بێنن دینی خۆیان بۆ خۆیان لێیان گەڕێن لە ناو ئەو مزگەوتەدا گاوری نوێژی خۆی کردووە پێ سەڵم لێیان گەڕاوە ئەوە ڕێزگرتنە ئەوە بە یەکەوە ژیانە لەگەڵ کەسێکە کە بڕوای بە دینی تۆ نییە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم جوولەکە نەخۆش بووە دراوسێی بۆ چوە سەری لێداوە بیستویەتی فڵان جولەکە لە شاری مەدینە نەخۆشە چوە سەری لێداوە مناڵی جولەکە نەخۆش بۆ پێغەمبەری خوا صلی سەلەم چوە سەردانی کوڕیشکەیەکی کردووە گەنجێکی جوانی کردووە لە سەرە مەرگ با بۆ مناڵەکە پێغەمبەری زۆر خۆشویستووە کە زانیوێتی نەخۆشە پێغەمبەر صلی چوە سەردانی کردووە ئەو جولەکە ئەم پێغەمبەری ئیسلام دەفەرمێت سەیری پێغەمبەری خوای دەکرد صلی سەلەم وەکو ئەوی شتێک لە دڵیا بێ فەرمووی حەز دەکەی ڕۆڵە گیان مسلمان بی وتی ئەرە وەڵڵا بەس سەیری باوکی کرد ئەگەر باوکم بێڵێ باوکی وتی، اطع ابا القاسم، ڕۆڵە گیان بە قسەی ابوالقاسم محمد بکە و بێ گوێی مەکە، وتی وا هاتمە سەر دینی محمد پێغەمبەری خوا، ئەوەی وت و شادە و ئیمانی هێنا و گەنجەکە، کوڕە باشەکە ڕوحی دەرچوو، پێغەمبەر فەرمووی، حەمد و سەنا بۆ ئەو خوایەی بە هاتنم بۆ ئەم ماڵە و ئەم سەردانە کەسێکی، نەفسێکی، لە ئاگری جەهەنەم ڕزگار کرد. پێغەمبەر نەیفەرموو مادام جوولەکەیە چۆن دەبێت بچمە ماڵی؟ ئەمجا تەماشا کەن خۆشەویستان قەرزی لە جوولەکە دەکرد ئاخر ڕۆژ کە پێغەمبەری خوا دنیای بەجێهێشت درعەکەی زرێپۆشە جەنگیەکەی لە لای کابرایەکی جوولەکە بە ڕەهن داندرابوو چەند ڕبەجۆیەکی لێ وەرگرت و میوانی هاتبوو نان لە ماڵیان نەبوو پیامە فەرمووی جوولەکەکە قەرزم دەیە وتی بارمتەم لادانێ فەرمووی ئەم درعەت لابێ بای ئەوەندە پارەیە دەبێ ئەگەر قەرزەکەم نەدایتەوە درعەکە بۆ خۆت بفرۆشە ئەگەر قەرزەکەشم بۆ هێنایتەوە لە وەختی خۆیا درعەکەم دەوە پێغەمبەر فریا نەکەوت وەختی دانەوەی قەرزەکە بێ وەفاتی کرد درعەکەی لای جوولەکەیەک ڕەهەن بوو باشە بۆ ئەو هەموو سەحابەی وەکو عەبدوڕەحمانی کوڕی عەوف عوسمانی کوڕی عەفان گەورە بازرگانان ملوێنەرەکان بۆ پێغەمبەر لەوانی قەرز نەکرد بۆی ئوممەتەکەی بۆی دەرکەوێ کە باشتی بەیەکەوە ژیان کە ئەوەی جاران خەڵک شەڕی لەسەر دەکرد مادام من کا مسوڵمانم و تۆ تۆ کافری تۆ جوولەکەی تۆ گاوری نابێ بەیەکەوە بژێین خەڵکینە ئەو شتە کۆتایی پێهات کەس لەسەر ناکۆکی ئاینی خوێنی یەکتر ناڕێژێ هەمومان دەتوانین لە یەک شاری مسلماناندا بە یەکەوە بژین و ڕێز لە یەک بگرین و قەرزیش لە یەک بکەین ئەمە ئەمە ڕفتاری پێغەمبەری خوا صلی الله علیه حضرت عمر کاتێک کە چوو بۆ وڵاتی شام کۆمەڵە خەڵکێکی بینی بوون گڕ و گڕوێ بوو بوون یەک بە یەک معاشی بۆ بڕینەوە دکتۆری مسوڵمانی بۆ ناردن تەداوی برینەکانی کردن تا چاک بوونەوە خزمەت کران و دواتر موچەی دانێ لە وەزیفەی مسوڵمانانە خزمەتی هەر کەسێ بکا کە لە وڵاتی مسوڵمانا دەژیا سەیری ئەوەی ناکە عەقیدە و بیروباوەڕی چۆنە عەبدوڵڵای کوڕیشی بە هەمان شێوە عەبدوڵڵای کوڕی ئیمامی عومەر ڕەزا و ڕەحمەتی خوا لە هەموویان بێ حەیوانێکیان کردبوو بە خێر، دەفەرمێت دە جار زیاتر بانگی ژنەکەی و منداڵەکانی دەکرد، توخوا بەشی ماڵی فڵان جولەکەی دراوسێتان ناردووە. ئاخری کوڕەکەی وتی ڕۆ بابە گیان، وەڵاهی وەڕس بووم، ئەوەندە ناوی ئەو ماڵە تێنا، ئێمە هەموو جار ڵێین بە سەر چاو، بەس ئەمە حەیوانەکە تازە سەربڕدراوە، هێشتا کەوڵ نەکراوە، تۆ بۆ ئەمە جا ئەوەندە دووبارە دەکەیەوە؟ فەرمووی دڵنیا بووم ماڵە موسڵمانەکە ناپەڕێنن، بەس خەمی ئەوەمە بڵێن ئەوە جولەکەیە و بەشی نەدەن لە گەڕەکەکەیا. هەها سەیرکە خەمی ئەوەمە جولەکەکەتان لەبیر بچێ من حەقم چیە بەسەرەوە ئەو چ دینێکی هەیە حەقم بەسەرەوەی ئینسانە و مافی دراوسێتی بەسەرمەوەیە وەڵی ئیسلام هات ئا ئەمەی هێنا کاتێک کە مەغۆلەکان هێرشیان کردە سەر وڵاتی ئیسلام شاری بەغان محاسرە کرد و دەوروبەری بەغا کۆمەڵە خەڵکی زۆر گیرا شەیخ الاسلام ابن تەیمیە ڕەحمەتی خوای لێبێ لە وڵاتی شام کە ئەو دیلانەی بیست چوو بۆ لای سەرکردەکەیان ناوی غازان بوو دەفەرمێ کە چوو بۆ لای کابرا لەبەری هەستا ئەو خوێن ڕێژە ئەم عالم و مەلایە چونکە بۆ خوا سووحاو بوو وەک مەلای ئەم سەردەمەی مەمانان نەبوو بەداخەوە مامۆستایانی ئێمە لەگەڵ حورمەتمان دەچنە لای بەرپرس و سەرکردەکان باسی چ دەکەن وەڵا زەویمان وەرنەگرتووە نەوتمان وەرنەگرتووە فۆڕممان نازام وەرنەگرتووە ئەو ئەو ئیشانەی بە کاربەدەست هەر نەبوو مەلا عەیبە بۆ لترێک نەوت و بەنزین و عەرزێک و فڵان بچێتە لای کاربەدەست ئەگەر چوو دەبێت لەوە گەورەتر بچێ ئەگەر چاوی بەم شێخ الاسلامە کەوت ئەو غازانە هەموو لەشی لەرزی لەبەری هەستا کورسیەکەی بۆ بەجێهێشت وتی بە عمری خۆم پیاوی وەکو تۆ سامناکم نەبینیوە چونکە ئەو بەڕاز لە خوا دەترسا ئا ئەو زەڵمە لەو مەلایە دەترسا بەبێ چەک و بەبێ سیلاح و حیمایە ئا لەو کاتەدا فەرمووی وتی قوربان جەنابت چ ئەمر فەرمووی لە خزمەتام وتی هیچ ئەمر و داواکاریەکم نییە بەس هاتوم خەڵکت گرتووە ئەو خەڵکانە نەشەڕکەر بوون نە ئەهلی شەڕ بوون، فەلاح و جوتیار و کرێکار و کاسبی بازاڕی ناو ماڵ و مناڵی خۆیان بوون، تۆ بە ناحەق گرتووتن بەریاندا، ئازادیان کە. وتی، قوربان بەسەر چاو چی موسڵمانە ئازاد بێ؟ وتی، نەک هەر موسڵمانەکان، ئەی جوولەکە و گاورەکان، ئەوانیش دیلن لای تۆ، دەبێ ئازادیان کەی. وتی، قوربان پێم سەیرە، ئێوە دوژمنی یەکن لەگەڵ کافراندا، باشە ئەوانە جوولەکە و گاورن، من وامزانی جەنابت دەفەرمووی ئەوانەم بۆ بکوژە، بەس موسڵمان ئازاد کە. فەرمووی، نا! سوپاس بۆ خوای پەروەردگار ئێمە بەم وەعیەوە وەڵای لە مانگی ڕەمەزانا پارەی موسڵمانان ئەوەندەی هەبوو بێ خوا خێریان بنووسێ یەزیدی هەبووە کە دڵەن شەیتان دەپەرستێ کە قسە بە شەیتان بڵێ تف ڕۆکە ئەوە پێ قەڵسە ئێمە بەو برایانەی خۆمان کەوا خێر و خێراتێکیان تەوزیع کرد لە وتمانە تۆ ئەو خوا لەگە ڕەشێکە لەش لەم شارۆچکە لە دێیەکان ئەگەر یەزیدیەک هەبوو دەست کورت و هەژار بوو فەرقی مەکە لەگەڵ ماڵە موسڵمانەکەدا ئێمە حەقمان چیە بەسەرەوە ئەو چ دینێکی هەیە حەقمان بەسەرەوە ئینسانێکە و مناڵی موحتاجی هەیە ژنی ڕەش و ڕووت و برسی هەیە و کاری دەست ناکەوێت لەم وڵاتەدا لەگەڵ ئەوە پارەی موسڵمانان و زەکات و سەرفترەمان داوەتێ ئەوە ئەوە تێگەیشتنی ئیسلامە بۆ ئاشتی بۆی خەڵک بە هێمنی بژیا پاشان لەسەر محاسبەی دینی دەچینەوە بارەگای خوا ئەوە لە قیامەتە جەهەنەم هەیە و باش هەیە ئەوەی دەستی بە ئیسلامەوە گرتێ بۆ خۆی سەرفراز بووە ئەوەی پشتی تێکرد بێ ئالەوێدا کاڵەک باژنۆی دەشکێنێ و ئێمە لەم دینەدا، لەم دنیایەدا تەنها ڕێنماییمان لەسەرە. بەسەرەی دووەم و کە خەڵکی لەسەر دەکوژرا بەڕێزان شەڕ لەسەر نەژادپەرستی، لەسەر قەومپەرستی، لەسەر نەتەوەپەرستی، عەرەب کوردی دەکوشت فارس تورکی دەکوشت ئەوە پێش ئیسلام ئا ئەمە بوو ئەو هەڵی دەکوتا سەر عەشیرەتی فڵان تاڵانی دەکرد و ژن و منداڵی دەکرد بە کۆیلە کۆیلایەتی لە ئەوە دروست بوو بەهێز بێهێزی دەفەوتان کە ئیسلام هات بە یەک ئاەت ئەوەی کۆتایی پێنا ئینا جعلناکم شعوبا وقبائل لتعارفوا لتحاربوا گۆڕی بە لتعارفوا واللهی ئەوانەی کە مافپەروەرن کە ئاشتیان دەوێت بەس ئەمەیان بەس ئەمایەتە خەڵک جاران دەیانگوت بۆیە ئێمە قەوم و بەرە باب و تیرە و تایەفە و نەتەوەین بۆی بەیەکەوە بجەنگین بیسەلمێنین کامەمان بەهێزترە بەسەر کاممانە خوا فەرمووی لیتەعارەفو لیتەحارەبووی گۆڕی بیلەتا لیتەعارەفو یەکتر بناسن خزمەتی یەکتر بکەن هەر کەسە پێویستی بە بەرامبەرەکەی دەبێ ئاشتی چەسپان ئین ئەکرەمەکم عند الله ئەتقاکم بەڕێزترین کەس لای خوا ئەو کەسەیە تەقوای زۆر بێ جا من حەز دەکەم لەسەر ئەم ئایەتەش لە چەند دەقیقەیەکا بدوێم ئەویش ئەوەیە ان اکرمکم بەڕێزترینتان عند الله لای خوا اتقاکم ئەتقاکم ئەوەیە کە تەخوای زۆر بێ شەو نوێژی زۆر بێ ڕۆژی سنەتی زۆر بێ قورآن خوێندنی زۆر بێ چاکەی زۆر بێ خێر و خێراتی زۆر بێ بەڵام ئەمە لای کێ عند اللە لای خوا تۆ شەو تا بەیانی لەسەر بەرماڵ بی بەڕێزەکە من چ سوودێک لەوەی تۆ دەبینم بەڵام لە چیا سوود لێ دەبینم پیاوان ساسم لە حەدیسا دیاری کرد خیر الناس انفعهم للناس چاکترین کەس ئەو کەسەیە خێری بۆ خەڵکەیە چاکترین کەس ئەو کەسەیە خێری بۆ خەڵکەیە حیزبی باش، سەرکردەی باش، سیاسەتمەداری باش، دیبلۆماتی باش ئەو کەسەیە خزمەت بە خەڵک بکا. ئەگەر سەرکردەی وڵاتەکەم هەموو شڕۆژێ بە ڕۆژوو بێ، هەموو شەوێ شەونوێژ بکا، مانگی خەتمێ قورئان بکا، ئەمە سوود بە میللەت ناگەیەنێ. میللەت بەرەو زستان دەڕۆی و نەوتی لە تۆ دەوێ هاوینە و تینوێتی و ئاوی دەوێ گەنجە و ژنی هێناوە و خانووی دەوێ میللەت ئەوەی لە تۆ دەوێ من چم لەوە داوە تۆ چل ساڵە پێشمەرگەی یان نا من ئەمڕۆ لەمڕۆدا دەژیم زانکۆم دەوێ پەیمانگام دەوێ عیلمم دەوێ ئەمەوێ مناڵەکەم بەدبەخت نەبێ من نامەوێ لە کوردستانێکا بەداخەوە ئێستاش ڕێکەوتنامەی ستراتیژی و فڵانی نەبێ هەموو ڕۆژێ معەڕەزین شەڕێکی خوێناوی هەڵبایسێتەوە نەخێر خەیڕ الناس انفعهم للناس چاکترین کەس ئەوەیە خێری بۆ خەڵک پێیە دەستی خێری پێیە ئاشتی بڵاو دەکاتەوە دوژمنی شەڕە تنە ئەوە تەلەفیزۆنی وایە هەڵگیرسێنەری فیتنە و شەڕە یعنی بەردەوام هەشە دایمە کلیلی خێرە ئاوی هێمنی بە سەدڵ و دەروونەکان دادەکا ئەمان خێرە جا تۆ لەگەڵ خێرا بە لەگەڵ شەڕا مەبە خاڵی سێم و کۆتایی کە خەڵکی یەکتریان لەسەر دەکوش بەداخەوە لەسەر ڕەنگ، لەسەر پەڕۆ، لەسەر زمان، لەسەر مەنتیقەیە، ئەو دەیگوت خەڵکی مەنتیقەی فڵانە بۆ مەنتیقەی فڵان دەبێت دوژمن بێت، زمانی فڵان بۆ زمانی فڵان، ڕەنگی فڵان بۆ ڕەنگی فڵان. جا لە کۆنا دەیانگوت ڕەشپێست و سپیپێست. بە مێژووی مرۆڤایەتی ئەو ئەو ئەمریکایە کە تازە دۆزراوەتەوە لەسەر نەخشەی جیهانی، ئەمریکا تازەترین وڵاتەکانە، هندۆسەکانی لێبوون بەس لەبەر ئەوەی سوور پێست بوون سپی پێستەکانی خەڵکی فەڕەنسا و بەریتانیا و ئەمانە چوون قەتڵ و عامیان کردن بە چەند ملیۆن خەڵکیان داماوە لێکوشتن یعنی ئێستا ئەو ئەمریکا خەڵکی ئەساڵەتی خۆی زۆر کەم بۆتەوە هەمووی خەڵکی وڵاتانە بۆی چووە غەزویان کردن هەر ناسنامەیان سڕینەوە ڕەش پێست هەتا ساڵەکانی پەنجاش لەگەڵ سەگا نانێدرایە بەس لەبەرەوەی ڕەنگی ڕەش بوو یەقوب عەقید ئەم ڕەنگە خۆی بەبەر خۆیان نەکردووە ئەیگوت دەبێت سپی پێست ئاغا بێ ڕەش پێست کۆیلە بێ ئێستا ڕەنگی کۆیلەی ڕەش و سپی بۆتە ڕەنگی فڵان ئاڵای فڵان ئەوە ڕەنگەکەی ئەوەیە خەڵک لەسەر پەڕۆ لەم وڵاتەیە چەند هەزار کەس کوژرا هەر لەسەر شەڕە پەڕۆ بەداخەوە ئیسلام ئەمەی کۆتایی پێهێنا فەرمووی خەڵکینە ومن آيات اختلاف ألسنتكم وألوانكم لنشانة عظمة دسلات إخوة جوازي رنكتان ئەو سوورە ئەو سپییە ئەو ڕەشە ئەمە عەزەمەتی خوایە هەر ئەم گۆشت و خوێنەیە کەچی ئەم جسمەی چۆن دروست کردووە و ئەلسینە تیکم جیاوازی زمانتان هەر ئەو پارچە گۆشتەیە ئەو بە کوردی ئەو بە عەرەبی ئەو بە تورکی ئەو بە فارسی ئەو بە فڵانی ئەو بە بادینی ئەو بە سۆرانی ئەوە عەزەمەتی خوایە ئەم هەموو زمانی دابەش کردووە بۆ ئەوە یەکتر بناسن نیشانە گەورەی دەسەڵاتی خواتان بۆ دەربکەوێ کە بەڕاستی ئیسلام ئەوەی کۆتایی پێهێنا بە فعلیش سەرماندی 1430 ساڵ لەمەوبەر بیلالی ڕەش پێستی بردە سەربانی کەعبە کە ئەبو سوفیانی کوڕی حەرب بۆی نەبوو بچێتە سەر ئەو شوێنە ئەو هاتە خوارەوە ئەمی بردە سەرەوە فەرمووی ئەمە با کۆیلە بێ با ڕەشپێست بێ عەبدوڵای کوڕی مەسعود قاچی بەقەدەر تیرۆک باریک بوو فەرمووی لای خوا لە چێوی ئوحود قورسترە چونکە لاشەیەکی هەڵگرتووە کە پڕیەتی لە خۆشەویستی خوا و تەبایی و هێمنی و ئاشتی و چاکەخوازی جا لەبەر ئەوە بەڕێزەکانم ئیسلام ڕەمزی ئاشتیە با ئێمەش هەوڵ بدەین بە ئاشتی بژین لەم وڵاتەدا وەڵاهی هەموومان لە مەترسیداین مەعقولە لە شارێکی وەکو سلێمانی لە یەک مانگا هەشت تەن ڕم بێ بڵێ خۆراکی بەسەر چوو بەڵام بەداخەوەم دوو سەد و هەشت تەن خۆراکی بەسەر چوو لەگەڵ هەشت تەن دەرمانی بەسەر چوو خەڵک نەخۆش دەبێت پەنا بۆ دەرمان دەبا ئەڵێ ئەم دەرزی و دەرمانە لە دەمی ماڵ و منداڵەکەمی دەگرمەوە بەڵکو بەم حەپە عیلاجەکم بۆ بێ مەعقولە هەشت تەن، هەشت هەزار کیلۆ حەپ و دەرزی و شروبی بەسەرچوو بەسەر خەڵکا بفرۆشرێ؟ خۆ ئەوە دیسانەو من جارێشکە لە هێزە ئەمنیەکان و دەزگاکانی پۆلیس و ئاسایش دەستخۆشی دەکەم کە دەبێت جارێشکە چاوکراوەتر بن کە ئەوانە بە سزایەکی عادیلانە و دادپەروەرانە بگەیەندرێن توخوا نەخۆشێک بە هەموو لەشی هاوار دەکا بۆ دەرزیەک کەچی تۆ بچی ژەهر بکەیە لەشیەوە لە جیاتی ڕەحمەتی بۆ بنێری زەحمەت بکەیە لەشیەوە ئەوەم ئەوە بەڕاستی کارەساتە هەمومان هەر شتێک دەکڕی لەو بازاڕەیە تۆ دڵنیانی لێ بەسەر نەچووبێ ئەبێ تەریقەکە ئێکسپایەر نەبێ ئەبێ فێڵم لێ نەکرابێ دوو سەد و هەشت تەن خۆراک لە یەک تاکە مانگا لە یەک شارە کە سلێمانی شارێکی بچووکە لە چاو شاری وڵاتاندا ئەم ئەمە کارەساتە ئەم هەموو چەکەی کە بە خەڵکە بەڕاستی حکومت ئەبێ ئیجراعاتی قانونی بکە تکام وایە بەڕێزان زۆر کەس دەبینم لەم شارۆچکەی خۆمان لە وڵاتی خۆمان لە خزمی خۆمان دەماچەیەک بەلاقەدی و ئەوەندە دەستکەکەی بە دەرەوەیە توخوا حەیف نیە ئێمەی میللەتی کورد لە دوای ئەو شەڕ و شۆڵی ناوخۆ کە خوا لای برد لەسەرمان جا رەشکە دەمانچە نیشانی یەکتر دەینەوە من ناڵم کەس پێی نەبێ زۆر کەس هەیە غەم بێ ناچاری وات لێ بکات چەکت هەبێ دەماچەت پێ بێ بەڵام ئەوەندە بە ئەدەبەوە هەڵیگرە وا بیشارەوە خەڵک نەیبینێ هەر خەڵک هەستت پێ نەکا چونکە ئەو خەڵکە براتە ئەو خەڵکە ئامۆزاتە ئەو خەڵکە هاودین و هاوزمانی خۆتە چۆن ئەبێ لە یەکتر ئەمین نەبین حتا چەک لە ناو میللەتی ئێمەدا بێ وەڵاهی زۆر زەحمەتە ئاسوودەی بە خۆمانەوە بینین ئەبێ چەک نەهێڵدرێ چەک لە لای منداڵانیش خۆشەویست نەکرێ بەداخەوە دوکانداری وا هەیە یاری ئاگرین لە مناسبەتی جەژن و فڵانە تەقەمەنی جەماچەی میرو ئەوە بەرپرسیارەتی دنیا و قیامەتی لەسەرە دوکانداری بەڕێز تۆ لەلایەن خۆتەوە هەوڵدە ئاشتی بچەسپێنە ئەوەی بۆنی باروت و تەقە و تەقەمەنی لێبێ مەیفرۆشە با ئەو ڕەگە هەڵکەنێ لەناو وڵاتەکەمانا ئەمجا فیلمەکان بەداخەوەم کەناڵەکان بەتایبەت ئەوانەی سەر بەدەسەڵاتن زۆر بێ ڕەحمانە ئەم کەناڵە کۆری و نازانم چیمان بۆ دۆبلاژ دەکەن مناڵێک لە ڕانیە بە چەقۆم ملی مناڵێشکەی هەڵبڕیوە لاسای تەمسیلی نازانم دۆن و جۆنگی و چی کردۆتەوە حەموو ڕۆژە شەڕە شمشێر و خوێن ڕشتن و سک هەڵدڕین و مل پەڕاندن و خەڵک ئەمە ئەمەی ها چاولێ خەڵک سەر بڕدرا خەڵک سەر بڕدرا وەکو مریشک بنەماڵە وێران دەکرێت تر هەر لەسەر شتێکە مافی ئەوەت نییە بچی سەری بڕی مافیەت هەیە دادگا هەیە هەر کێشەیەکت هەبوو بگەڕێەوە بە دادگا داوا قەیدکە بچۆ پۆلیس و ئاسایشی بێنە سەر ئەوەتا تورکیا چی بە برا کوردەکانمان دەکا لە پەکەکە و لە فڵان و لە فڵان ئەوە ئێمە هەر چیەک بێ کوردە هاوزمانمانە ئەی تۆ بۆ باسی ئەوەم بۆ ناکەی ئەوە باسی ئەو موسڵمانانەمان بۆ ناکەی کەوا لە سوریا ئەمڕۆژیش بەمەعنی سەد کەس زیاتر ناکوژرێ وەڵاهی دەڵێن گەلە گورگ لە مەڕی داوە حەفتا سەری مندال کردوەتەوە هەموو ڕادەچڵەکێین ئەڵێ ئەمڕۆ لە سوریا حەفتا کەس بەدەستی هێزە ئەمریەکان بە ناحەق کوژران مناڵ هاوار بۆ دایکی دەکا کۆرپە هاواری دایکی بێتاوانی دەکا ماڵ بەسەر خەڵکا وێران دەبێ تۆ لە ناو خانووی خۆتا لە بەرموبەری دەشت گەرماتە ئەو لە خێمەشا جێی نابێتەوە برا ئەوە خەمی هەموومانە من چم داوە لە فلیمی کۆری دوو هەزار ساڵەوە بەر شەڕ و شمشێر و خوێن ڕشتن مناڵەکەمان چاوی بەوانە بکەوێ فێری خوێن ڕێژی بێ بپاڕێینەوە بۆ یەکتر پاڕێنەوە بۆ وڵات و میللەتمان بۆ هەموومان بۆ خێزانمان یاڕەبی خوایە تۆ ئەسەلامی ئاشتیمان بەسەرا ببارێنی یاڕەبی خوایە ئاشتی خۆتمان بەسەرا ببارێنی یاڕەبی لە شەڕ و ناکۆکی بەدوورمان کەی خوایە ئەم وڵاتی کورد و کوردستانە هەرگیز خوێنی کورد بەدەستی کورد جارشکە نەڕژێتەوە هەرگیز بەدەستی دوژمنانی کورد خوایە خوێنمان نەڕژێتەوە خوێنی ڕۆڵەکانیشمان نەچێتە دەستی خوێنی هیچ میللەتێکی دەرودراوسێ و خەڵکەوە هەمومان بەهێمنی بە ئاشتی بە موسوڵمانەتی و بە تەبایی ژیان بەسەر بەرین یاڕەبی خوایە ژیانی تاکە کەسیمان هێمنی بێ لە نەخۆشیە دەرونیەکانی ناو جەستە بمان پارێزی لە ناو خێزاندا خوایە ئاشتی و تەباییمان بەسەرا بڕێژی لە ناو شار و شارۆچکە و وڵات و گوندی خۆماندا ئاشتیمان بەسەرا بارێنی لە لای یەک بە حورمەتمان کەی بە چاوی ڕێزەوە سەیری یەکتر کەین حەسادەت و بەخالەت و دووبەرەکیمان لە ناودا لابەری وڵاتمان پڕ ئەمن و ئەمان کەی ئەو کەسانەی هێمنی میللەت دەپارێزن موفەقیان کەی ئەو کەسانەی دەیانەوێت شەڕ و شۆڵ بە هەر شێوازێک بێت لە ناو میللەت بچەسپێنن یا ڕەبی خوایە هیدایەتیان بدەی خوایە هیدایەتی لار و لەوێرەکان بدەی چاکە خوازانمان سەرکەوتوو کەی عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی شیفای نەخۆشەکان بنێری یا ئەڵڵا شیفای نەخۆشەکان بنێری یا شافی یا ڕەبی ئەوەی مناڵی نییە یا وەهاب بە گەورەی خۆت پێی ببەخشی ئەوەی مناڵی ناساڵحە بۆی ساڵح کەی عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی ئامین ئامین والحمد لله رب العالمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله